ئەم قەسیدەیە بە ناونیشانی ڕەوتی کەشتیەک بەرەو قوڵایی لەگەڵ دیتنی سەمای گەڵاکانی پاییز بەدەم گەردەلولی بێڕەحمی وەرزی نوێ ئیترم خاتەوە یادی مناڵی خۆ تاقێک تاقێ قەرەوڵم مەگرت لە شەماڵێ تا سەمای کۆلارەکەم بە ئاسمانەوە ببینم. بەهار ئەهات بەهار ئەهات بیانم لە دایکم ئەگرت دوعا بکە گورگەزیە دەرکەوێ بۆ ئەوەی ورشەی پێکەنینم بدەم لە ڕووی پەلکە زێڕینە وای وای چەند خەونم هەبوو وای چەند خەونم هەبوو ئەم گەشتی هەڵکشانی تەمەنە بێ لەنگەرگرتنێ بۆ سەرخەوێ لەگەڵ خۆی بردی. ئەو هەموو سوێریەم بۆ ڕشت، ئەو هەموو سوێریەم بۆ ڕشت، کەچی تاکە هیواشم گرتنی چمکی کراسەکەی دایکم بوو، وام دەزانی، وام دەزانی تا هەر شوێنێ بچێ بۆمەهێنێتەوە، وام دەزانی، من وام دەزانی. تۆ بڕوانە تۆ بڕوانە چ کەنارێکی ئارامم ئەم هەموو کەشتی خەمە دێ لە منا لەنگەرەگرێ تۆ بڕوانە چ کەنارێکی ئارامم ئەم هەموو کەشتی خەمە دێ لە منا لەنگەرەگرێ تەمەنم کرد بە نزا تا بمکاتە تاریکی و ڕووناکی ئەوم تێدا دەرکەوێ و فەرمانبەرداری ڕۆژەکانی تەمەنم کەچی هەر پایز ئەنووسمەوە هەر سوێرییەکەم بە دێڕ پەڵەهەوری ئاوسەکەم بە ناونیشانی شعرم بەشی فڕینێک باڵم پێوە نەماوە بەشی فڕینێ باڵم پێوە نەماوە هێندە کوچە ئاگرینەکانی ڕابردوم پیاسیان تێدا کردو ناچار بۆ هاوارێ بڕێ سریکە لە کەناری قەرز دەکەم بۆ ڕوانینێ دەبمە دوژمنی بابە کوشتەی هەڵۆیەک بەو حاڵەشەوە هەر خەریکی کۆگرتنەوەی نیگای پرد بوو بە ناچاری تەنهایم کردووە بە مرشیدم چ لە نشینی لەگەڵداکەم پێکەوە ڕاضات بۆم عمرە تولانیاکەین. چییە؟ ئەتەوێت چاوبەستە لە چەند پرسیاری ڕاشکاوم بکەی ئەتەوێ چاوبەستە لە چەند پرسیاری ڕاشکاوم بکەی ڕاستگۆیی لە منەوە فێر بە بەو پەڕی دڵ نزمیەوە دێ دێ دێم بەرەو پیری ئەو بەفرەی بڕیارە وەرزێکی تر ببارێ بەسرمدا بەسرمدا بەسرمدا. تکایە بەشێن ئەم سوچە شکاوی عمری مندا مەیەن مەیەن نەبادا خوێنی پێتان ڕێگەی گەڕانەوەشتا لێون بکە ئەم ڕێگە ناگەهانی گرتوومە سربردەی ژیانی ئێوەشە بە سەبایەکدا بۆتانە نێرمەوە دی بۆیەن بۆ نازانم ئەمە بای ئەجەلە یا تەمای منە بۆ گرتنی گۆچانێ و لە ئەحواڵی ئەم کابوسی پیریەم ناپرسن لەم ڕێگەیە بەدەگ من چەپکێ ڕیحانە بینی بۆ باوەشێن پڕە لەو پیرەژنانەی بەدەم چاوەڕوانیەوە پەنجەی حەسرەتە تەقێنن پڕن لەو چاوانەی تەماشای ئەو ڕێگەیە دەکەن دێتەوە ناوگوند بۆ شەهیدێکی تر لێوان لێ و لەو پیرە پیاوانەی دەستی حەسرەت ئەگەشن بەڕانیانە بۆ گەنجیان مانەک مانەک لە هەناسەی ساردی ئەو کچانەی دابوونەریت وەکو تاعون نەیهێشت بگەن بە دڵ دۆزەکانیان ئاخر تانیگان پڕکار ڕوانیم هەر عڕابەی جەنگم بینی هەر ڕاوە دووناونم بینی هەر شەو بوو ڕاوی خۆری دەنا بۆ ئەو دیوکەل، هەروا کتێبی ئاسمانی بوو لە دەست سوارەکانی عورف هەڵەهات. لەولاوە کۆمەڵێ زوقمی تووڕەم بینی، باڵندەکانیان تار دەنا بۆ گەرمەسێر. جار جارێک مشتێ بە زەیت ئەدی لە دەست پیاو خوایەک خلۆرە بۆوە. هەتا نیگام بڕکا ڕوانیم هەر عەڕابەی جەنگم بینی، هەر ڕاوە دوونانم بینی، هەر شەو بوو ڕاوی خۆری دەنا بۆ ودی و کەل، هەروا کتێبی ئاسمانی بوو لە دەست سوارەکانی عورف هەڵەهات. لەولاوە کۆمەڵە زوخمی تووڕە باڵندەکانیان کار دەنا بۆ گەرمەسێر، جار جارێک نەبێ جار جارێک نەبێ مشتێ بە زەیت ئەدی لە دەست پیاو خوایەک خلۆرە بووەوە، لەوە زیاتر هیچم نەدی هیچ! ئێستا نازانم لە کێ لە کێ مناڵیم وەرگرمەوە تاکە خەمم ئازاری و مشتە کەفە بوو کە دەچوە چاوم دایکم دەیشوردم ئێ بۆ کۆلارەکەی دەستم لە درگای کام گەردەلول بدەم ئەی ئەو سادەیەم لە کوێ بێنمەوە پێیان دەوتم درۆ بکەی خوددا هەردوو چاو و کوێرەکات خۆوەتا لەوەتەیەم ئاشاگڕێ کێ سدیقێک زیاتری دیوە ئەی پێم ناڵێن کێ سدیقێک زیاتری دیوە.